بسم اللە الرحمن الرحیم بەناوی خودای بەخشندە و مێهرەبان ئیدا وەقعت الواقعە کاتێک ڕووداوە سامناکەکە پێش دێت مەبەست ڕۆژی قیامەتە لەیس لوەقعتها کاذبە ڕوودانی ئەو کارە ساتە حەقیقەتە و کەس ناتوانێت بڕوای پێ نەبێت و بەڕاستی نەزانێت لەسەر کورسی و قەنەفەی نەخشدار و چنراو بە ئاڵتوون دانیشتوون، شانیان داداوە لەسەر کورسیەکان بەرامبەر بە یەک، دیارە کە لە بۆنەی تایبەتیدا کە هەمیشە لە بەهەشتدا بەردەوامە، ئیمانداران پێک شاد دەبن. یطوف علیهم ولدان مخلدون هاوسەرەکانیان زۆر خۆش دەوێت و هە موویان هاو تەمەنن ئەمانە هە مووی بۆ دەستەی ڕاستەکان ئەوانەی نامەی کردەوەکانیان درایە دەستی ڕاستیان تلتم من الأولین و تلتم من الآخرین ئەوانە دەستەیەکی زۆریان لە ئیماندارانی پێشینن هەروەها دەستەیەکی زۆریش لە ئیماندارانی دوایین دەگرێتەوە. پاشان بێگومان ئێوە ئەی گومڕا و بێ باوەڕان، ئەی ئەوانەی کە بڕواتان بە ڕاستییەکان نییە، لە بەروبوومی درەختی ژەقنە بووتیش دەخۆن، ورگ و سکتانی لێ پڕ دەکەن، ئینجا ئاوی لە کوڵیشی بەسەردا دەکەن، هەر وەکوو ئەو حوشترانەی بەهۆی نەخۆشییەکی تایبەتەوە تێرئاو نابن. ئەمە میوانداری ئەوانە لە قیامەتدا. ئێمە دروستمان کردوون دە بۆچی بڕوا ناکەن. ئەفەڕەئەیتم ما تومنون. جا پێم بڵێن ئەو مەنیەی کە لە جێی خۆیدا دایدەنێن چییە و چۆنە لەم سەردەمەدا زانست هەندێک نهێنیەکانی ڕوون کردوتەوە کە چۆن لە نێوان ملیۆنەهادا بەویستی خوددا یەک دانە یەک دەگرێت لەگەڵ هێلکۆکەیەکدا لە سەرەتای دروستبوونی ئادەمیزادا خۆ ئەوەتە بوونی سەرەتا و یەکەم جارتان زانیوە و بە چاوی خۆتان بینیوتانە چۆن پەیدا دەبن کەواتە بۆچی یاداوەری وەرناگرن و بیر ناکەنەوە ئافڕئیتم ما تحرثون ئایا سەرنجتان داوە لەو زەویەی کە دەیچێڵن و دەیچێنن ئەتم تەزڕعونەه ئەم نەحن الزارعون ئایا ئێوە دەیڕوێنن بە خەفەت و پەژارەوە دەڵێن، بەڕاستی زەرەری چاکمان کرد، ڕەنجەڕۆ خۆمان، بەڵکو بێبەری و بێ بەهرە خۆمان. ئەفەڕەئەیتم الماء الذی تشربون. ئەی سەرنجی ئەو ئاوە نادەن کە ڕۆژانە چەند جار دەیخۆنەوە، لە کوێوە هات، انه لقرآن کریم فی کتاب مکنون بەڕاستی ئەوەی کە محەممەد دەیخوێنێتەوە قورآانێکە زۆر پیرۆز و بەڕێزە لە کتێبی شاراوەدا کە لەو حل مەحفوظە پارێزراوە هەروەها نوسخەکانی سەرزەویشی پارێزراوە و پارێزراو دەبێت هەتا دنیا دنیاە. دەگەێنرێتە دۆزەخ. ان هذا لهو حق اليقین بەڕاستی ئەوەی کە باسمان کرد حەقیقەت و ڕاستەقینەیە و دوور لە گومانە فسبح باسم ربك العظیم کەواتە ستایش و سوپاسگوزاری پەروەردگاری گەورە بکە با ناوی پیرۆزی هەمیشە لەسەر زارت بێت.